انه هو السمیع البصیر. پاکی و بێ عەیبی بۆ ئەو خودایە کە شەوڕەوی بە بەندەی خۆی کرد کە محمدە صلی اللە علیه وسلم لە شەوێکدا لە مسجد الحرامەوە لە مەککە بۆ مسجد الاقصی لە قودسی پیرۆز وکان وعدا مفعولا. کاتێ کە وەعدەی پاداشی خراپەکاری یەکەم جارتان هات چەند بەندەیەکی بەهێز و ئازا لە بەندەکانی خۆمان ڕەوانە ئەکەین بۆ سەرتان بەدواتاندا ئەگەڕێن و لەناو ماڵاندا ئەتانگرن و سزاتان ئەدەن ئێوە ئەگەر چاکە بکەن بۆ خۆتانی ئەکەن و ئەگەر خراپە بکەن زیانی خراپەکە هەر بۆ خۆتان ئەگەڕێتەوە جا کە وەعدەی پاداشی زۆر و ستەمی جارەکەی ترتان هات خەڵکی ترتان بۆ ئەنێرین تا بەسەرتانا سەرکەونەوە و نیشانەی سەرکەوتنیان بەناوچاوانەوە دیار بێ و وەک جاری پێشوو چوونە بەیت المقدس ئەم جارەیش بچنەوە ناوی و هەرچی دەستیان ئەڕوا بەسەریا وێرانی بکەن وکل شیء فصلناه تفصیلا ئێمە شەو و ڕۆژمان کردووە بە دوو نیشانەی دەسەڵات و پڕ حیکمەتی کاری خۆمان، کە چۆن بە ڕێکوپێکی و بێ زیاد و کەم بە دوای یەکدا دێن، هەروەها شەومان تاریک و ڕۆژمان ڕووناک کرد تا لە ڕووناکی ڕۆژدا کەسابەت بکەن و بە دوای نیعمەتی خودادا بگەڕێن و بەرچاوتان ڕوون بێ و بە هۆی گۆڕانی شەو و ڕۆژەوە ژمارەی ساڵەکان و حیسابی کاروباری کەسابەتتان بزانن. هەر کەسێ هیدایەتی خودا قبوڵ بکات قازانجی هیدایەتەکەی هەر بۆ خۆیەتی و هەر کەسێکیش گومڕا بێ ئەنجامی گومڕاهیەکەی لەسەر خۆیەتی و خۆی زیانەکات هەروەها هیچ گوناهبارێ گوناهی یەکێکی تر هەڵناگرێ و تەنها گوناهی خۆی هەڵەگرێ ئێمەیش سزای کەس نادەین تا پێغەمبەرێ نەنێرین کە ناردمان و بە گوێیان نەکرد ئەوکاتە سزامان ئەکەوێتە کار. کاتێ بمانەوێ ئاوەدانییەک بفەوتێنین، فەرمان بە خاوەن نیعمەتەکان و دەسەڵاتدارەکانی ئەدەین پەیڕەوی پێغەمبەرەکەیان بکەن و لە ڕێی ڕاست لانەدەن، ئەوانیش بێگوێیی فەرمانەکە ئەکەن و لە ڕێی ڕاست لائەدەن، ئەنجا سزایان لەسەر پێویستە بێ و بە تەواوی وێرانیەکەین. وما کان عطاء ربک محظورا. هەردوو تاقمەکە، چ ئەهلی دین و چ ئەهلی دونیا لە نیعمەتی خودای تۆ بەشیان ئەدەین. بێگومان بەخششی خودای تۆ لە هیچ کەس ناگێڕرێتەوە و بەپێی خواستی خودا هەر کەس بەشی خۆی وەرەگرێ. بێگومان ڕۆژی قیامەت پایە و پلەی گەورەترە چونکە پایە و پلەی ئەوێ بەهەشت و پایەکانی یا دۆزەخ و قوڵاییەکانیەتی. لا تجعل مع الله الها آخر فتقعد مذموما مخذولا لەگەڵ خودای پەروەردگار و تاک و تەنیا خودایەکی تر بڕیار مەدە و هاوبەش بۆ خودا دامەنێ تا بەخراپی باس نەکرێیت و لە میهرەبانی خودا ناهومێد نەبی. باڵی زەلیلیان بۆ دانەوێنە و خۆت بە ملکەچ پیشان بدە بۆیان و خاکینە بە لەگەڵیان و لە خودای خۆت بپاڕێرەوە بڵێ خودایە وەک ئەوان منیان بە ساوایی و بچووکی پەروەردە کرد تۆیش لەگەڵ ئەوان میهرەبان و بەڕەحم بە. ربکم اعلم بما فی نفوسکم. فی القتل انه کان منصورا. ئەو نەفسە مەکوژن کە خوا کوشتنی بە هۆی حەقێکی شەرعیەوە نەبێ حەرام کردووە، هەر کەسیش بە ستەم لێکراوی و بە ناحەق بکوژرێ هێزی شەرعمان داوە بە حەقدارەکەی بۆ کوشتنەوەی بکوژەکە، دەی با ئەو حەقدارە زیادەڕەوی نەکا لە کوشتنەوەی بکوژەکەدا. هەرگیز نزیکی ماڵی هەتیو مەکەونەوە بە باشترین ڕێگا نەبێ کە قازانجی هەتیوەکەی تێدا بێ تا ئەو هەتیوە ئەگاتە ڕاددەی ئاوزان و فامکردنەوە کە بزانێ تەسەڕوف لە ماڵ و حاڵی خۆیدا بکات هەروەها ئەگەر پەیمانێکتان بەست بیبەنە سەر و هەڵیمەوەشێننەوە تۆ نە زەوی بە هەنگاوەکانت هەڵئەدڕی و نە بە درێژی ئەگەیتە بەرزیی کێوەکان. واتە دەعیە و خۆ بەزل زانین شتێکی زۆر بێ جێیە. کل ذلک کان سییئه عند ربک مکروها. ئەم بیست و پێنج ڕەوشتە کە لە ولا تجعل مع اللە الها آخرەوە تا ئێرە باس کران و نەهیان لێکراوە، لای خودا ناپەسەندن و پاداشی خراپیان لەسەرە. انکم لتقولون قولا عظیما. ئایا خودا ئێوەی هەڵبژاردووە کە کوڕتان بداتێ و بۆ خۆی مەلائیکەی ئیختیار کردووە بە کچی خۆی؟ ئێوە قسەیەکی گەورە و بوختانێکی ناڕەوا بەدەم خوداوە ئەکەن بەم قسەیە. ولقد صرفنا في هذا القرآن ليذكروا وما يزيدهم إلا نفورا بەڕاستی ئێمە لەم قورئانەدا بە چەند جۆر عیبارەتمان گۆڕیوە و پەند و ئامۆژگاریمان هێناوەتەوە بۆ ئەو کافرانە تا بیر بکەنەوە و ڕێگەی عەقڵ و تێفکرین بگرن بەڵام ئەوان هەر دووری و بێباوەڕیان زیاد ئەبێ و ئامۆژگاری کاریان تێ ناکات هەر حەوت ئاسمانەکان و زەوی و هەر کەسیان تێدایە و هەرچی شت هەیە هەموو تەسبیحاتی خودا ئەکەن بەڵام ئێوە ئەی موشریکەکان لە تەسبیحاتی ئەوان ناگەن یا مەبەست ئەوەیە هەر حەوت ئاسمانەکان و زەوی و هەر کەسیان تێدایە و هەرچی شت هەیە هەموو دەلالەت لەوە ئەکەن کە خودا واجب الوجودە و لە مومکینات نییە و تاک و تەنیایە و هاوبەشی نییە. کە لە ناو خۆیانا بە چپە قسە ئەکەن و گاڵتە بە تۆ و بە قورئان ئەکەن و ئەڵێن ئێوە دوای پیاوێکی سەر لێ شێواوی جادوو لێکراو کەوتوون. انظر کیف ضربوا لک الامثال فضلوا فلا یستطیعون سبیلا جا تەماشا بکە چەند وێنە و نموونەت بۆ ئەهێنینەوە و بە چەند جۆر باست ئەکەن یەکی ئەڵێ شێتە یەکی ئەڵێ جادووگەرە کافرەکان ئەڵێن ئایا کە ئێمە بووین بە ئێسقان و ڕزین و هەپرون هەپرون بووین جارێکی تر سەر لە نوێ بە دروست کردنەوەیەکی تازە زیندوو ئەکرێینەوە؟ قل کونو حجارە ئەو حەدیدا. تۆ پێیان بڵێ، ببنە بەرد یا ببن بە ئاسن. یا ببنە شتێکی تر لە مەخلوقاتی خوا کە بەهێزتر و گەورەتر بێ بە هەرچی ببن خودا دەسەڵاتی هەیە زیندووتان بکاتەوە دوایی ئەڵێن کێ دروستمان ئەکاتەوە بڵێ ئەو کەسە کە یەکەم جار دروستی کردن جا بە گاڵتە کردنەوە سەر بە ئەدەن و ئەڵێن کەی دروستمان ئەکاتەوە بڵێ لەوانەیە نزیک بێ بێگومان هەر دێتە جێ و دوور لای خودا نزیکە ان عذاب ربک کان محذورا. ئەوانەی ئەو کافرانە بانگیان لێ ئەکەن تا بە هاواریانەوە بێن و فریایان بکەون کامیان بۆ خودا پەرستی و لە خودا ترسان لێیەوە نزیکترن بۆ خۆیان لە هۆیەک ئەگەڕێن پێی نزیک ببنەوە لێی و بە تەمای میهرەبانیی و لە سزای ئەترسن ئیتر چۆن ئێوە هاوارەکەنە ئەوانە بەڕاستی سزای خودا شتیکی سەختە و شایانی ئەوەیە هەموو کەس لێی بترسێ. ئێمە بۆیە ئەو موعجیزانە نانێرین کە قوڕەیش داوایان ئەکەن، چونکە ناردنمان بۆ قەومەکانی پێش ئەمان و باوەڕیان پێ نەکردن و ئەنجام ئەوە بوو لەناومان بردن، ئەگەر بۆ ئەمانیشی بنێرین و باوەڕی پێ نەکەن ئەبێ بیان فەوتێنین و بنە بڕیان بکەین، ئێمەش نامانەوێ بیان فەوتێنین. یەکێ لەو قەومانە کە موعجیزەمان بۆ ناردن قەومی سەموود بوو، کە وشترێکمان لەسەر داوا کردنی خۆیان بۆ ناردن ببێ بە هۆی تێگەیشتنی خاوەن عەقڵان، کەچی ستەمیان لێ کرد و بە زیندوویی چوار پەلیان بڕیەوە. ئێمە بۆیە ئەو موعجیزانە ئەنێرین بۆ ئەوەی لە ناردنی عەزاب بترسن و باوەڕی پێ بکەن و عادەتمان وا کردووە ئەگەر باوەڕی پێ نەکەن لە ناویان ببەین و کەسیان نەهێڵین لەبەر ئەوە بۆیان نانێرین لە ناویان نەبەین. وَإِذْ قُلْنَا لَكَ إِنَّ رَبَّكَ أَحَاطَ بِالنَّاسِ. بەڕاستی خودای تۆ دەوری کافرکانی داوە و لەدەستی دەرناچن. ئەو خەوەیش پیشانمان دای کە ئەوە بوو ئەچیتە ناو مەککەوە بۆ بەراورد کردنی موسوڵمان و ناموسوڵمان بوو. دیارە خەوی پێغەمبەران ڕاستە و زوو بێ یا درەنگ هەر دێتە دی. هەروەها بای دارە لەعنەتیەکە کە ناوی زەقوومە بوو بە هۆی تاقی کردنەوەیان. دیارە ئینسانی موسڵمان باوەڕی بەوە هەیە کە بۆ توانی خودا فەرقی ئاو و خاک و ئاگر نییە و لە هەر شوێنێ مەیلی لێ بێ ئەیڕوێنێ، بەڵام کافرەکان باوەڕی پێ ناکەن. ئێمە بە هەموو جۆرێ ئەو کافرانە ئەترسێنین، بەڵام ئەو ترساندنە هەر سەرکەشی و لەخۆبایی بوونیان زیاد ئەکات. هەروەها وتی، ئاگەدارم کە دەربارەی ئەو کەسەی گەورەت کردووە بەسەر مندا و فەرمانم پێ ئەدەی سوجدەی بۆ بەرم، بۆچی گەورەت کردووە بەسەر مندا؟ ئەگەر دوام بخەیت و مۆڵەتم بدەیت تا ڕۆژی قیامەت هەرچی نەتەوەی ئەو کەسە هەیە کەمێکیان نەبێ بە گومڕاکردن لە ڕەگ و ڕیشەیان دەرەهێنم. هەر کەست پێ بکرێ لەوان بە بانگ کردنی بۆ کردەوەی خراپ سوکی بکا بە سوارە و پیادەتەوە پەلاماریان بدا هەمو هێزێکت بۆ هەڵخەڵەتاندنیان بخەرە کار لە ماڵی حەرام و ئەولادی حەراما هاوبەشیان بە بە درۆ و دەلەسە بەڵێنیان بدەرێ بەڵێنی شەیتان تەنها بەوەیە کە کاری خراپ و ڕەوشتی ناشرینیان لە بەر چاو جوان بکات. چونکە ئەزانن هیچیان لە باردا نیە و هیچیان پێ ناکرێ خودا خۆی نەبێ جا کە خودا ڕزگاری کردن و گەیاندنیە وشکانی پشتی لێ هەڵەکەن و موبالاتی پێ ناکەن و لێی ناپاڕێنەوە و ئەکەونە پاڕانەوە لە بتە هیچ و پوچەکاندان بەڕاستی ئینسان ناشوکرە بە نیعمەتی خودا و باوەڕی پێی نیە. ئایا ئێوە لەوە ناترسن لە وشکانیشدا بتانبات بە ناخی زەویدا و بیتەپێنێ بەسەرتاندا؟ یا لەوە ناترسن بایەک بنێرێتە سەرتان بەردەبارانتان بکات و کەستان دەست نەکەوێ بتانپارێزێ و ڕزگارتان بکا لێی؟ ئەم ئەمینتم ئەن یوعیدەکم فیه تارەتەن ئوخرا. یا ناترسن لەوەی جارێک تر خوا بە هۆی پێویستییەکەوە یا بۆ کارێک تر بتانگێڕێتەوە بۆ ناو دەریا و سواری کەشتی ببنەوە و بە هۆی کوفرتان یا ناشکوریتانەوە بایەکی توندی تێکشکێنتان بنێرێتە سەر و نوقمتان بکات و ئیتر کەستان دەست نەکەوێ دوای ئێمە بکەوێ و داوای ڕزگارکردنتان بکات لێمان؟ بەڕاستی ئێمە قەدری ئادەمیزادمان گرتووە بە دیمەنی جوان و سروشتی چاک و باڵای ڕێک و پێک و هێزی تێگەیاندن بە قسە و نووسین و ئیشارەکردن و بە هۆش و فام و شارەزاکردنی ڕێگای ژیان و دەست بەسەر زەویا گرتن و پیشاندانی ڕێگای چاکە و خراپە و بە گەلێ نیعمەتی تر کە لە ژماردن نایەن لە وشکانیدا بەسەر وڵاخەوە و لە دەریادا لەناو کەشتیدا هەڵمانگرتوون. ڕۆزی پاک و پوختەمان پێ داون، چ ئەوەی خۆیان ئامادەیەکەن و چ ئەوەی بۆیان ئامادەکراوە، هەروەها گەورەمان کردوون بە گەورەکردن بەسەر زۆر شتدا لەوانەی دروستمان کردوون. یوم ندعو کل اناس بامامهم. جا لەو ڕۆژەدا هەر کەسێ نامەی خۆیان بە شادمانییەوە ئەخوێننەوە و ئەوەندەی تۆزقاڵێ ستەمیان لێ ناکرێ. ومن کان فی هذه اعمی فهو فی الآخرة اعمی واضل سبیلا هەر کەسێکیش لەم دونیادا کێر بێ و چاوی ڕێگەی ڕاست نەبینێ، ئەوە لە پاشەڕۆژیشدا هەر کێرە و گومڕاترە و ڕێگە بە بەهەشت نابات. بەڕاستی نزیک بۆ ئەهلی مەککە ناڕەحەتت کەن تا لە خاکی مەککە دەرت کەن جا ئەگەر دەرچویتایە ئەوان پاش تۆ ماوەیەکی کەم نەبێ نەئەمانەوە ئەو بوو کە پێغەمبەر صلی اللە علیه وسلم لە مەککە دەرچوو ئەوەندەی نەبرد غەزای بەدر ڕوویدا و کافرەکانی مەککە زۆریان لێ کوژرا و سوپاکەیان شکا بڵێ، ڕۆح لەو مەخلووقانەیە کە بە ئەمر و فەرمانی خودای من پەیدا بوون و هەر خودا خۆی ئەزانێ چییە. ئێوە ئەندازەیەکی کەم نەبێ زانیاریتان پێ نەدراوە. دیارە عەقڵی ماددی کەموکووڕی ئێوە پەی بە شتی نامەحدوود نابا و نایزانێ. ولئن شئنا لنذهبن بالذی ئەوحەینا ئیلەیک ثم پاکی و بێ خەوشی بۆ خودای منە ئێوە چۆن داوای شتی وەها لە من ئەکەن بۆ من لە بنیادەمێکی فروستادەی خودا بەولاوە هیچ هەم واتە من مرۆیەکم توانام کەم و کورت و سنوردارە چۆن ئەتوانم ئەم شتانە بکەم؟ وما منع الناس أن يؤمنوا إذ تۆ بڵێ بەو کافرانە، ئەگەر لە ئەرزا مەلائیکە ببوونایە، بە نیشتەجێیی بڕۆیشتنایە بەسەر زەویدا و وەکو ئادەمیزاد لەوێ بژیانایە، لە ئاسمانەوە مەلائیکەمان ڕەوانە ئەکرد بۆ سەریان بە پێغەمبەری، چونکە پێغەمبەر ئەبێ لە نەوعی ئەوانە بێ کە ڕەوانە ئەکرێ بۆ سەریان، دەی مادام ئێوە ئادەمیزادن پێویستە ئادەمیزادیش بێ بۆ لاتان، ئیتر بۆچی داوای هاتنی مەلائیکە ئەکەن کە لە غەیری جنسی خۆتانە؟ هەرکەس خودا هیدایەتی بدا ئەو کەسە شارەزای ڕێگای ڕزگاری بووە و هەرکەسیش خودا گومڕای بکا ئەو جۆرە کەسانە دۆستی وەهایان نابێ سوودیان بۆیان هەبێ و لە ڕۆژی قیامەتا لە پەوڕوو حەشریان ئەکەین و بە کێری و کەڕ و لاڵی بە کێشیان ئەکەین و جێگایان دۆزەخە هەرچەند بڵێسەی دامرکێتەوە ئێمە گڕەکەی زیاد ئەکەین. ئەتوانێ وێنەی ئەوانیش دروست بکاتەوە و ماوەیەکی بۆ مانەوەیان لە دونیادا و بۆ مردنیان و بۆ زیندوو کردنەوەیان داناوە هیچ گومانی تێدا نیە بەڵام ستەمکارەکان لەگەڵ ئاشکرایی ئەم ڕاستیەشدا لە کافری بەولاوە هیچ ناکەن و هیچیان ناوێ. قل لو أنتم تملكون خزائن رحمة ربي إذا لأمسكتم پاش نوقم کردنی فیرعەون و ئەوانەی لەگەڵیا بوون بە بەنی ئیسرائیلیەکانمان وت لەو ئەرزەدا دانیشن کە فیرعەون ویستی دەرتان کا لێی کە وادەی ڕۆژی قیامەتیش هات هەمووتان حازرەکەین ئێوەیش و ئەوانیش و محاکەمەتانەکەین و بەختیار و بەدبەخت لەیەک جیاکەینەوە پێیان بڵێ ئیمان بێنن بە قورئان یا ئیمانی پێ نەهێنن نە بە ئیمانەکەتان قورئان زیادەکات و نە بە ئیمان نەهێنانەکەتان کەمەکات خەڵکی لە ئێوە چاکتر ئیمانیان پێ هێناوە لەوانەی کە کتێبە پێشوەکانیان خوێندۆتەوە و ڕاستی وەحی ئەزانن و فەرق لە بەینی حەق و ناحەقدا ئەکەن کاتێک کە قورئانیان بەسەرا بخوێنرێتەوە بەڕوودا ئەکەون و سوژدە بۆ خودا ئەبەن تۆ بڵێ بە یا اللە بانگ بکەنە خوا یا بە یا رحمن دروستە و هیچ مانعێکی تێدا نیە هەردووکیان جوانن و خودا ناوی جوان جوانی هەیە کە بە اسماء الحسنی ناسراون و لە هەموو ناوێ جوانترن نوێژ بە دەنگی بەرز مەکە کە کافرەکان گوێیان لێ بێ و دەست بکەن بە جنێودان بە دەنگی نزمی وەهایش مەیکە کە تەنانەت خۆیشت نەیبیسی لە نێوان ئەم دوو جۆرەدا رێگایەکی مامناوەندی نە بەرز و نە نزم بگرە تۆ بڵێ، سەنا و ستایش بۆ ئەو خودایە نەوەی بۆ خۆی قەرار نەداوە و هاوبەش و هاوکاریشی نییە لە تەسەڕوفدا، هەروەها یارمەتیدەریشی ناوێ لە بەر کز بوون و داماوی، چونکە هەرگیز کز نابێ تا پێویستی بە یارمەتیدەر بێ، بە گەورەی جیهانی دابنێ و بڵێ، خوا لە هەموو گەورەیەک گەورەترە. عائیشە ڕەحمەت و ڕەزای خوای لەسەر بێ فەرمووی، پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم نەدەنووست تا سورەتی زومەر و بەنی ئیسرائیل واتە سورەتی ئیسرای دەخوێند.